شیء. باوەڕمان بە بوونی خوایە بەو جۆرە قەناعەتێکی دڵ دامەزراو دوور لە ڕاڕایی بەردی بناغەی موسڵمانێتی و ئیمانداریمانە باوەڕبوون بە بوونی فریشتەی خوا باوەڕبوون بە کتێب و وەحی خوا باوەڕبوون بە پێغەمبەرانی خوا باوەڕبوون بە ڕۆژی قیامەت و دنیا ئاخر بوون و زیندوو بوونەوە و حەشر و حیساب و بەهەشت و جەهەنم کە دەرسی ئەمڕۆمانە ئیمان بە ڕۆژی دوایی بریتیە لەوە باوەڕێکی تەواو و بتەوت ببێ بە بوونی دنیایەکی تر وە ئیمانت ببێ بە هەموو ئەو شتانەی خوا و پێغەمبەرەکەی صلی اللە علیە وسلم خەبەریان بە ئێمە داوە کە ڕوو ئەدەن و دێن لە دوای مردن هەتا ئینسان یا ئەچێتە بەهەشت یا ئەچێتە جەهەنم خوا لە جەهەنممان پارێزێ ئەبێ باوەڕت ببێ بە هەموو ئەو شتە غەیبیانە لە دوای مردن وەکو سەکەراتی مردن گیان کێشان کە ئێمە بە دیار عەزیزترین کەسمانەوە بە دیار گەورەترین کەسمانەوە دانیشین لە خەستەخانە لە ماڵەوە لە مزگەوت لە دەشت لە هەر شوێنێ ئەم ئینسانە گیان ئەدا هەناسەبڕکەیەتی، غەرغەرەیەتی، هیچمان بۆی پێ ناکرێ، دکتۆرەکانیش هیچیان پێ ناکرێ، ئەوە پێڵێن سەکەراتی مەوت، وردە وردە وردە وردە سارد دەبێتەوە و لە ئەخیرا بە پرخەیە یا بە نرخەیە یا بێدەنگ تەواو ئەبێ و ئەڵێن تەواو. و جیهانی بەرزەخ و قەبر ئەبێ باوەڕمان بەوە هەبێ بەڕێزان لەناو قەبرا جۆرێک حەیات هەیە وەک ئەم ژیانە نییە من قسەیەکەم بۆ ئێوە وەک ناوسکی دایک نییە وەک بەهشتیش نییە وەک جەهەنم نییە ژیانێکی تایبەتیە پێڵێن عالەمی بەرزەخ بەرزەخ یعنی بینی دنیا و بینی قیامەت و ئەبێ باوەڕت بەوە ببێ لە ناو قەبرا خۆشی و ناخۆشی هەیە خۆشی هەیە بۆ ئینسانی باش ناخۆشی هەیە بۆ ئینسانی نالەبار و نەگبەت و ئەبێ باوەڕت بەوە هەبێ لە ناو قەبرا پرسیار هەیە دوو مەلایکە پرسیارەکەن لە مرۆڤ و ئەبێ ئیمانت هەبێ کە شەهیدی ڕاست لە ڕێگەی خوادا بۆ خزمەت کردن بە ئینسانیەت بۆ ڕەفعی کەلیمەی خوا لە ناو قەبرا زیندووە و خوا ڕۆزی بۆ ئەنێرێ وابێ باوەڕت بە بەرپابوونی قیامەت و ڕۆژی حەشر و ئەوانە هەبێ باوەڕت بە زیندووبوونەوە هەبێ لە دوای مردن باوەڕت بەوە هەبێ هەموو مردووەکان لە گۆڕەکانیان دێنە دەر ئەوانەش درندە خواردوونی ئەواندەش سووتێنراون نەفخەی سەعقە کەوا تر زی ڕۆح نامێنێ هەمووی دەمرێ سێ هەمووینیان کە فوی پیاکە هەموو مردووەکان زین و ئەبنەوە و ئەبێ باوەڕمان بەوە هەبێ خەڵک لە بەردەم خوادا هەڵدەستنە سەر پێ بە ڕووتی بە پێخاوسی و بە خەتەنە نەکراوی غورلەن تەدنو منهم الشەمس خۆر نزیکە بێتەوە لێیان و ئەو خەڵکە لەو ساحەی مەحشەرەدا لەناو حاڵەتێکی ناڕەحەتدان و یەکەم ئینسان کە قەبر لەت ئەبێ لە ئاستی و دێتە دەر محمد المصطفی صلی الله علیه وسلم وابێ باوەڕمان بەوە هەبێ نامەی ئەعمال بڵاو دەکرێتەوە بەسەرمانە کارتەکانمان دەدرێتەوە وەکو چۆن قوتابی کارد وەرەگرێ لە قوتابخانە یا دەرچووە یان دەرنەچووە، ئێمەش کارتی کردەوەکانمان تەوزیع ئەکرێتەوە بەسەرمانا. ئەوەی شاردوومانەتەوە دەریەخا. ئەوەی لە سینا پەنگی خواردووەتەوە دەرەکەوێ و خوا قسە دەکا لەگەڵ بەندەکانی خۆی بێ ئەوەی تەرجومانێک لە بینی عەبد و لە بینی خوادا هەبێ و خەڵک بە ناوی خۆیان و باوکیانەوە بانگەکرێن لە ڕۆژی قیامەتە وابێ باوەڕمان بەوە هەبێ خوا ترازوێک دانێ دوو تای هەیە بۆ کێشان و پێوانی کردەوەی عەبدەکان وابێ باوەڕمان هەبێ کوا خوا دیوان دابەش ئەکا هەیە بە لای ڕاز وەکو وتم هەیە بە لای چەپ وەریەگرێ هەیە لە دوا وەریەگرێ و هەموو خەڵک دەڕۆن بۆ سەر حەوزی کەوسەر کە خوا خەڵاتی پێغەمەری کردووە ئاوەکەی سپیترە لە شیر و شیرینترە لە هەنگوین بۆنی لە بۆنی میسک و عەتر خۆشترە ژمارەی پەرداخەکانی لە ژمارەی ئەستێرەکانی ئاسمان زۆرترە و مانگێک ڕێگا درێژ و مانگێ ڕێگا پانە هەر کەسێ لێی بخواتەوە تینوی نابێ و ئەوەی کەوا ئەهلی بیدعە بێ ئەهلی دژایەتی کردنی سنەتی پێغەمبەر و ئال و ئەصحاب بێ لێی ناخواتەوە وە هەروەها بێ باوەڕمان هەبێ خوا ڕێگایەکی ڕاستی داناوە والصراط منصوب على متن جهنم کە پردی سیراتی پێ ئەوترێ بەسەر پشتی جەهەنمەوەیە خەڵک بەسەری ئاپەڕنەوە هەیە لێی گوزەر دەکا و هەیە ئەکەوێتە خوارەوە ئەوانەی دەپەڕنەوە ئەهلی بەهەشتن لەبەردەم بەهەشتا ئینتیزارەکەن هەتا هەرکەسێ حەقی هەیە بەلای هەرکەسێکەوە لێرە وەری دەگرێتەوە ئیتر ئەو کاتە ئەهلی بەهەشت دەڕۆنە بەهەشت و ئەهلی دۆزەخیش دەڕۆنە دۆزەخ بەهەشت و جەهەنم ئێستا دروست کراون وە ئیتر دوای ئەوەی کەوا هەموو کەسێک جێگەی خۆی وەرگرت لە بەهەشت یا لە جەهەنم خوا مردن ئەهێنێ بە بەرچاوی بەهەشتی و جەهەنمیەکانەوە لەسەر شێوەی بەرانێک سەری ئەبڕن بە هەموو خەڵک ئەڵێن ئەوە ناسی ئەڵێ بەڵێ ئەوە مردنە ئەڵێ دەی ئەوەی تر مردن نەما یعنی لە بەهەشتا نەترسی بمری ئەی جەهەنم دڵی خۆش نەبێ بڵێ لەوانەیە بمرم و نەجاتم بێ ئەبێ باوەڕمان بە شەفاعەت و تکای پێغەمبەر هەبێ صلی الله علیه وسلم کەوا تکا دەکا و هەروەها پێغەمبەرانی تر و مەلایکە و شەهیدەکان و ڕازگۆکان و ساڵحەکان وەخوا خەڵکانێک بەبێ شەفاعەت دەرئەهێنێ بە فەزڵ و ڕەحمەتی خۆی ئەمە دەربارەی قیامەت ئەبێ قەناعەتمان بەمە هەبێ هەر کەسێ باوەڕی بەمە هەبێ کە قورئان ئەگەر بیکەی بە سێ بەشەوە بەشێکی گەورەی باسی ئەم شتانە بوو ئیسا من بۆ ئێوەم ژمار باسی قیامەت باسی دوای مردن ئەگەر هەر کەسێ باوەڕی بەم ڕێگا دوور و درێژە هەبێ ئەوە ئەبێ گوناه کەم بکە ئەبێ تاوان نەکا ئەبێ ئازاری خەڵک نەدا ئەبێ سوکایەتی بە خوا و بە دینی خوا و بە پێغەمبەری خوا نەکا ئەبێ مرۆڤێکی بەسوود بێ بە کەڵک بێ بۆی لەوێ ئیسیفایی لێ بکا ئەوەش باوەڕی بەوە نییە با ئەسپی خۆی تاو بدا چی خراپە بیکا چونکە کاتێ یەک جار ئەیچەقێن بە جەهەنما ئەڵێن لە حەیاتدا خۆشیو دیوە لە ژیانا ئەڵێ لاوەڵڵاهی قەت و لاوەڵڵاهی قەت و نە قەسەم بەخوا هەرگیز من خۆشیم نەبینیوە لە ژیانی دنیا ئەوە ئەندازەیەکی مختەسەر و پخت دەربارەی دوای مردن و قیامەت ئەمێنێتەوە، باوەڕ بە قەزا و قەدەر، لەبەرئەوەی وەزعەکە ساردە و تۆزێک شتی تریشم ماوە، ئەحداسی ڕۆژ ئەو هەڵەگرم بۆ جومعەی داهاتوو بە یارمەتی خوا. بەڕێزان شکر بۆ خوا خەریکە وەرزی شەڕەجنێو و تۆمەخت بەخشینەوە و لە یەکتر خوێندن بەسەر دەچێ تەلەفزیۆنەکان کاڵ بوونەتەوە الحمدللە. الحمد للە ئەوەی کەوا بیستمان و بینیمان بە ئیرادەت اللە خەریکە کاڵە بێتەوە وردە وردە دوو وردە وردە لایەنەکان لە یەکتر نزیک دەبنەوە ئیعلام خەریکە باڵغە بێ لە هەرزەکاری و مناڵیەکەی ڕزگاری ئەبێ دەرگای قوتابخانەکان وردە وردە کرانەوە، مووچە هەرچەندە کەمە و چارەکە، بەڵام بەینە بەینە هەر ئەیدەن، هەر باشە. وا شکر بۆ خوا یەک بەرمیل نەوت بەسەر هاووڵاتییانا دابەش کرا، ئەگەر بەکاری نەیەنی بەشی یەک ساڵ تەکا. کارەبا کەمە، بەڵام بەشی شەحنی لایت و مۆبایل و ئاوگرتن دەکا، شکوری گەرەکە. لئن شکرتم لازیدنکم ئەگەر سوپاسی خوا بکەین لەسەر ئەم ئەندازەی ئیمشەو دوانزە سەعاتی ڕێک کارەبا بۆ خەڵکینە لە شەشی ئێوارەوە بۆ شەشی بەیانی الحمدللە الحمدللە الحمدللە ملت و زانایان لەم مانگەدا گوڕێکی باش و گەرمیەکیان پێوە دیار بوو بۆ یادی ڕسول وڵا و خێر و چاکەکردن بۆیە من لێرەوە سوپاسی یەک بە یەکتان ئەکەم، دەستخۆشی لە یەک بە یەکتان ئەکەم، هەر هاوڵاتیەکی بەڕێز هاتبێ یا نەهاتبێ بۆ ئاهەنگەکەی یادی پێغەمبەری خوا لە ساحەی یاریەکە لە کارمەند و لە زانایان و لە خوشکان و دایکان و کاربەدەستان و دەزگاکانی پۆلیس و هاتوچۆ و ئاسایش و محافظ و قایم قام و هەر هەمووی من مەمنونی پارێزگای هەڵەبجە و خەڵکەکەیمی بۆ ئەو گەرموگوڕەی کەوا بە خەرجمان دا بۆ بەرز ڕاگرتنی یادی سەروەری کائینات لە کاتێکا کەوا سوکایەتی بە خۆمان و بە دین و بە پێغەمبەرمان ئەکرێ سەلماندمان پێغەمبەرمان خۆشەوێ بەڵام هەر ئەوە کەم نییە هەر ئەوە کەم نییە ئەبێ دوای ئەم مانگی مەولوەش بەردەوام لەگەڵ پێغەمبەرا بین ژیانی بخوێنینەوە شارەزای سیرەتی ببین و گوێ بگرین سڵاواتی زۆری لەسەر بدەین و بی لە خزمەتیا بین خۆشمان گەرەک بێ گوێ ڕایەڵی بکەین ئەگینا ئەگەر هەر ئەو دوو ڕۆژە بێ بە عمل نایە خاڵێکی تر لە دەڤەرەکەمان لەم ساڵەدا لە بیارە و لە هەڵەبجە نزیکەی پانزە تا بیست فەقێ ئیجازەی مەلایەتیان وەرگرت، ئەوەش نیعمەتێکی گەورەیە و شکری خوای ئەوێ، پانزە ڕۆڵەی کورد لەم دەڤەرەدا مێزەی مەلایەتی و جبەی کەرامەتیان کراوێتە بەر و بڕۆنە میحرابەکانی پێغەمبەر و خزمەت بە گەلی کورد بکەن، ئەوەش شکری خوای ئەوێ. خەڵک تۆزە تۆزە ڕوویان کردووەتەوە کشتوکاڵ و باخداری و سەوزە و میوە و ئاژەڵداری و پەلەوری کوردی بەخێوکردن، ئەوە شکوری گەرەکە. ئەوەی گاڵتەی لێهاو لەبەرئەوەی معاشەکەی بەستە بوو، ئا ئێستا ملی کەچ کردووە و وردە وردە خاکەنازی هەڵەگرێ و وردە وردە مانگایە ڕاگیرەکا و وردە وردە بەخوا فای نیە با دوو تەنەکە نۆک بکەم و ئەوە بکەم و ئەوە بکەم ئەمە نیشانەی عاقیبەت خێری ئەم ئومەتەیە دوینە و ترخێنەی مەنیجا خەریکە برە و پەیاکا لە باتی پیزا ئیتالی و ڕۆمانی و نەزانم ئەڵمانی کڕەی برنجی کوردی و ساوەر و دۆینە و شێلم و ترخێنە گەرم بووە لە ئاشەکان ئیمساڵ بینیم لە ئاشەکانی کوردستان خەڵک چەڵتوکی کڕە کرد برنجی کوردی ژنان ساوەریان کڕەیە کرد یانی گەنمیان کوڵاندبوو کردبیان بە ساوەر و ئەیان هاڕی یانی ساوەر خواردن و برنجی کوردی خواردن و یانی ئەو خواردنە کوردیانە هاتوونەتەوە ناو سفرەی کوردەواری کە ئەوە نیشانەی عاقبەت خێریمانە ئینشاڵا وردە وردە غودە و سەرەتان و پشتێشە و ئەژنۆیەشە بە حەول و قوتی خوا بارەکەن خەریکە حکوومەتی هەرێم و پەرلەمانتارانی کورد لە بەغا لەیەکتری حاڵی ئەبن یاری دوو گۆڵیە براوە کێیە گەل لەبەینی حکومەت و لەبەینی پەرلەمانتارەکانی بەغا یاریەکی دوو گۆڵی گەرمە کێی باتەوە گەل ئێستا حکومەتی هەرێم و توێتی ئەگەر ئێمە بزانین بە دۆلارێک ئەوەی بەغا ئەمانداتێ زیاترە لەوەی خۆمان بیفرۆشین ئەوە ئێمە ئەوەی بەغا قبوڵەکەین خوا لێو بەزیاو بێ ئەها چەند خۆشە نزیک بوونەوە لە یەک، ئەها چەند خۆشە دانیشتن بە یەک، ئەها چەند خۆشە ڕق نەبوون، ئەها چەند خۆشە لە یەکتری نەخوێندن، ئەها چەند خۆشە حکوومەت باوک بێ و برا گەورە بێ، گەورەکان مەرد بن، بەڕێز بن و ئیعلامەکانیش ئەدەب ڕیعایەت بکەن. خاڵێکی تر، ئاوارەکان لە هەڵەبجە و شارەزوور و هەورامان و هەموو کوردستان وردە وردە وردە وردە ئەگەڕێنەوە بۆ جەلەولا و بۆ مەنتیقەی بەعقوبە و بۆ ڕومادی و بەغا و بۆ شوێنە ئازادکراوەکانی موسڵ بەوە ئەرکێک لەسەرم وڵاتە کەمەبێتەوە کارەبا کەمەبێتەوە بەوە ئەنواع و ئەشکال زەحمەت لەسەر هەرێمی کوردستان کەمە بێتەوە هەموو ئەمانە شکری خوایە نەوێ لە هەموویان مهمتر پەڵەی ڕەحمەتی خوا بارانی زۆر بەفری زۆر باری وڵاتمانی پر خێر و خۆشی کرد لەو خوایە داوا ئەکەم دەوامی بدا بە خێر و خۆشی یا ڕەبی خوایە عاقبەتمان خێرکەی یا ڕەبی خوایە نیعمەتەکان زیاتر و بە فراوانتر کەی بەسەرمانا یاڕەبی خوایە شەیاتین و جنۆکە و جڕوجانەوەر لە ناومانە نەهێڵی یاڕەبی خوایە خۆشی بخەیتەوە ناو ماڵەکانمان بیخەیتەوە ناو دڵەکانمان یاڕەبی خوایە هیمەتی قوتابی و مامۆستاکان گەرم و گوڕ و بەهێزکەی بۆی لە ماوەیەکی کەمە ئەوەی بەسەر چووە تعویزی بکەنەوە یاڕەبی خوایە بە حەول و قووەتی خۆت دڵی سەرۆک و ئەنجوومەن و وەزیر و حکوومەت بگۆڕی، یەک یەک قورمی شی بکەی کەوا بێتە سەر خەت و مەعاش و مووچە و ماڵی ئەم خەڵکە بدا. ئەو ئاوارە، ئەو کەمئەندامە، ئەو کورتە باڵا ئەو مامۆستا ئەو خەڵکە فەقیرە خوایە بیکەی بە خاتری گەورەی خۆت ئەم حکوومەت و کاربەدەستانە بێنە سەرخەت دڵی ئەمە خۆشکەن و خۆشیان بە پیاوەتی ئەمسنەوە سەر پێ خوایە نەخۆشەکانمان شیفا بدەی خوایە لە مردوەکانمان خۆشبی خوایە عاقبەتمان خێرکەی خوایە ئیسلاحی حاڵمان بکەی خوایە سەرکەوت و سەرفرازمان بکەی خوایە لێمان نەڕەنجەی خوایە بمان پارێزی لە هەموو فیتنەیەک لە هەموو ئاژاوەیەک خوایە دەستی تێکدەر و داگیرکەران لە وڵاتمانە ببڕیت خوایە نەیهێڵی. پێمان ناخۆش بوو لە شاری کۆیە ئاوارەکانی کوردی ڕۆژهەڵات تەقینەوە لە ناویانا ڕوویدا و چەندە پێشمەرگە و کەسیان بوونە قوربانی و شەهید بوون خوای پەروەردگار ئەوانیش بە ئاوات و مەرامی خۆیان لە ڕۆژهەڵاتی کوردستان شاد بکا و لە ئاوارەی و دەربەدەری وەک ئێمەی ڕزگار کرد ئەوان و سەرجەم کوردانی باکوور و ڕۆژئاوا و ڕۆژهەڵاتیش ڕزگار بکا خوا بە لوتفی خۆی تۆڵەی خەڵکی حەڵەب بسێنێ لەوەی دەستی هەبوو لە وێرانکردنی لە ڕوخاندنی لە چۆڵکردنی خوایە بیانکەی بە پەنی زەمانە خوایە بە ناوی پیرۆزە داوات لێ یەکەم خوایە خەشم و غەزەبی خۆت بڕژێنی بەسەری ئەو کەسانەی کەوایان کرد بەو میلەتە ئەو وڵاتی سووریایە و خەڵکی ئێمەشیان وا سەرگەردان و ماڵوێران کرد خوا لە من و ئێوەش پۆش بێقول و قولی هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين آمين